کاناڵی توتڕک بەشی چواردەیەمی کتێبی پێکەنینی گەدا، چیرۆکی، نە دیداری حاجی، نە خەوی مزگەوت. دیسان ئەو ڕۆژەش بردبوویانە بێگار، هەدایان پێ نەدابوو. هەر لە تاو کەوتنەوە تا ئێوارە بە درێژایی ڕۆژگاری بەهار ڕەتاندبوویان. کابرای گزیر سەری زمان و بنی زمانی جنێو بوو. دەمی دەتگوت چەقەنەی ئاشە، پەیتا پەیتا دەینەڕاند و دەیگوڕاند. بایز کوڕێکی وریاو لەسەرخۆ بوو. زۆر باشیش بە خۆیدا دەفەرموو. بەڵام نەیدەویست دەم بنێتە دەمی کابرایەک کە لە ترسی کار و زەحمەتکێشان بۆتە پاشماو خۆری ئاغا و ئاوا بە ڕووشەڵی بە سەر هاوماڵەکانیدا دەگوڕێنێ. ئەو ڕۆژەش تا ئێوارە قوڕەکاری بۆ ماڵی ئاغا کرد. ئێوارە نزیک تاوپەڕین بە دەست و قاچی قوڕاوییەوە هاتە ماڵەوە. چارۆکەکەی کە قۆریە تەنەکەکە و ئیستیکان و ژێر پیاڵەکە و نەختێ شەکر و چای تێدا بوو، دا دەست ژنەکەی. چووە سەر کانی، دەست و قاچی شۆرد و هاتەوە. خەزاڵی ژنی هێلکە و شۆرباوی لێنابوو، بۆی تێکرد. بایز دوو سێ نانی تێ گوشی، تا خەزاڵ خەریک بوو قۆریەکە بنێتە سەر ئاگر، بایز لە برسانا خۆیشی نەیزانی چۆن تێ گوشینەکەی هەڵلووشی. خەزاڵ وتی، نەختێ چێشت ماوە بۆت تێ کەم؟ بایز وتی، نا نامەوێ بۆم تێ مەکە. کیسە تووتنەکەی دەرهێنا، سیغارێکی پێچاوە و دایگرساند. جاروبار مژێکی لێ دەدا و چاوی بڕیبووە قۆریە ڕەش و دووکەڵاویەکەی سەر ئاگرەکە. خەزاڵ زۆری پەرۆش بوو، سەرنجی بایزی دەدا. ئەو ئێوارەیە کز و مات بوو. خەزاڵ جارێک لە دڵی خۆیدا دەیگوت ڕەنگە کابرای گزیر بە گژیدا چووبێ. جارێکیش دەیگوت، بەم ڕۆژگارە درێژە قڕەکاری کردووە، شەکەت و ماندووە، نیازی بوو لێی بپرسێ، بەڵام پەشیمان بووەوە، کوتی، هەرچییەک هەیە، با هەر نەیخەمە بیری. چایەکە پێ گەیشت، خەزاڵ پیاڵەیەکی بۆ تێ کرد و بە زەردەخەنەیەکەوە بۆی دانا و کوتی، چایەکی جوانە، باشی دەمکێشاوە، بیخۆرەوە با بۆت تێکەمەوە، بەشکم ماندووت بحەسێتەوە. بایز لەبەر وتوویرەی خۆی نەیپەرژا سەر دڵسۆزی خە قەزاڵ، پیاڵەکەی هەڵگرت و دەستی کرد بە خواردنەوەی چایەکە. تامی چایەکە سەرنجی بۆ لای قسەکەی خەزاڵ ڕاکێشا، کوتی دەستت خۆش بێ، ڕاست دەکەی، بۆم پێکەوە با بحەسێمەوە. خەزاڵ بۆی تێکردەوە، بایز دەتگوت بەربانگی ڕەمەزان دەکاتەوە، سیغارێکی دیکەشی پێچاوە، دایگیرساند. وەکو لە بیرکردنەوەیدا گەیشتبێتە بڕیاری ئاخری، مژێکی قایمی لە سیغارەکەی دا، بە بزەیەکی ساردەوە کوتی، خەزاڵ! ئەم دێیە بە کاری ئێمە نایەت، بە بێگار دەمان پڕوکێنن، نایەڵن کاروکاسبێک بۆ خۆمان بکەین، وا چاکە سەری خۆمان هەڵگرین و بڕۆین. خەزاڵ وتی، جا باشە نیازی کوێت هەیە، بچینە هەر کوێیەک هەر وایە، ئاغا و کوێخا و گزیر قڕیان تێکەوێ، لە هەموو دێیەک هەن. بایز وتی، ئەوە دەڵێی چی؟ من لە داخی ئەمانە سەری خۆم هەڵەگرم. چ ناکەم، دەچمە جێگایەک هەر ڕۆژە نا ڕۆژێ گزیر بێت و دەنگم دا بۆ بێگار. خەزاڵ وتی، ئەی کەوایە دەچییە کوێ؟ بایز وتی دەچینە سابڵاخ. خەزاڵ وتی کوڕە، بایز، ئەمە چ خەیاڵەکە کەوتووەتە سەرت؟ ئێمە لە سابڵاخ چۆن بەڕێ دەچین؟ بایز وتی بۆچی بەڕێ ناچین؟ ئەم قوڕەکارییەی لێرە بە بێ گار دەیکەین، لەوێ بیکەین گەلێ باشتر بەڕێ دەچین. ئێستا جارێ نە مناڵمان هەیە و نە هیچ، تاقە دوو سەرخێزانین. ئەگەر کار بۆ خۆمان بکەین، بەڕێچوونی دوو سەرخێزان هەر پەیدا دەبێ. ئەوەتا لێرە ئەمە حاڵمانە، سەرەڕای بێگارەکە دایک و باوکیشمان لە چاڵ دەردێنن. خەزاڵ وتی، باشە، چۆنت پێ خۆشە وا بکە. نەختێش ڕەوپڕە و قاپ و قاچاخیان بوو کۆیان کردەوە و ڕۆیشتن چوونە سابڵاخ. لە گەڕەکی بەرداشە کۆن هۆدەیەکیان بە کرێ گرت و دانیشتن. بایز هەموو ڕۆژێ دەچووە کرێکاری. ژیانیان لە چاو ئەو وەختە کە لە کێچاوا بوون گەلێ باشتر بوو. وردە وردە نەختێ پووڵیان پاشەکەوت کرد. بایز لە دێهاتی شاروێران شارەزا بوو. ئەم ماوەیەش لە سابڵاغ نەختێ چاوی کرابۆوە، دەستی کرد بە هاتوچووی لادێ، هێلکە و مریشک و ڕۆن و پەنیر و میوە و سەوزی و شتی وای دەکڕی، دەیهێنا سابڵاغ دەیفرۆشتەوە. تا ئاخرەکەی دووکانێکی بەکرێ گرت و بووە دووکاندار. ئەمجار خانوویەکی سەربەخۆشی گرت. کوڕێکی سەرڕاست بوو، فڕوفێڵی لە کرێکارەکان نەدەکرد. زۆری پێ نەچوو ئاشنا و ڕۆشنایەکی زۆری پەیدا کرد، خەڵکی کێچاوا و ئەو دەوروبەرە سەودا و مامەڵەیان لای بایز بوو، خزم و دۆست و برادەرەکانی کە دەهاتنە شار لای ئەو میوان دەبوون، لە ماوەی ئەم چەند ساڵەدا دوو منداڵیشیان ببوو. ئیتر خانووەکە بچووک بوو جێگایان نەدەبۆوە، لەگەڵ خەزاڵ تەگبیریان کرد خانوویەک بکڕن. بایز کەوتە پرسیار و دەڵاڵی ڕاسپارد، خانوویەکی لە گەڕەکی قولەقەبران دۆزییەوە و کڕی، ئەمجار بە جارێک حەساوە. تێکەڵی ئاشناکان و دراوسێکانی کاری کردە بایز و لەگەڵیان چووە ماڵی شێخ و بوو بە سۆفی. لە بایز کێچاواییەوە بوو بە سۆفی بایز. هەموو شەوێ پێش مەلا بانگدان دەچووە مزگەوت جەماعەت و خەتمی دەکرد. لە ڕۆژی هەوەڵەوە کە ماڵی چووە ئەو گەڕەکە، گەلێ بەیانی کە دەچووە مزگەوت، حاجی ڕەحیم لە پێش ئەودا لەوێ بوو، لە دڵی خۆیدا دەیگوت، ئەم حاجییە چەندە پیاوێکی بەدینە! وا دیارە شەو کە دەخەوێ هەر بە خەیاڵی جەماعەت و خەتمەوەیە. وردە وردە لەگەڵ حاجی ڕەحیم بوو بە ئاشنا. تا بانگ دەدرا و مەلا دەهات، حاجی نەقڵ و حیکایەتی بۆ سۆفی بایز دەگێڕایەوە. قسەکانی حاجی زیاتر لە بارەی سەفەری حەجەوە بوو. سۆفی بایز خەیاڵی حەج کەوتبووە سەری. جار لەگەڵ جار قسەکانی حاجی پتر پێ خۆش بووم. شەوێکیان حاجی کوتی، سۆفی بایز، وەکو بیستوومە میوان و هاتوچۆکەرت زۆرە و منداڵیشت هەیە. بایز وتی، لە سایەی خوا و هیممەتی شێخەوە دوو خوڵامی تۆم هەن. حاجی وتی، ئەی ئافرەت، کێت لە ماڵدا هەیە میوانت بۆ بەڕێ بکات و منداڵیشت بۆ بەخێو کا؟ بایز وتی، وەڵڵا هەر دایکی منداڵان. حاجی وتی، سۆفی بایز، تۆ پیاوێکی لە خوا ترسی، چۆن ئەم زوڵمە لەو ئافرەتە دەکەی؟ بایز وتی، حاجی گیان چ بکەم؟ خۆم دایک و خوشکم نییە، ژنەکەشم کەسی نییە، دەنا دەزانم ئەو ئافرەتە زۆر ماندوو دەبێ، بەڵام چار چییە؟ حاجی وتی، چۆن چار چییە؟ شەرعی خوا و پێغەمبەر ڕێگەی داوە ژنێکی دیکە بێنە، هەم سوننەتە و هەم ماڵەکەشت بەڕێوە دەبەن. هەزار نەخۆشی و سەرئێشە هەیە، یەکیان نەخۆش دەبێ، ئەوی دیکەیان ئاگای لە مناڵەکانت دەبێ و میوانیشت بۆ بەڕێ دەکا، یەکیان دووگیان دووگیان دەبێ، ئەوی دیکەیان کار دەکا، خۆش کور حاڵیش و باشە، لە سەر بە ڕێچوون پەکت ناکەوێ. بایز وتی فەرمایشتەکەت جوانە، بەڵام خێزانەکەم ئافرەتێکی زۆر باشە، زۆری کوێرەوەری لەگەڵ من دیوە، دڵم نایە دڵی بشکێنم. حاجی وتی بێ قەزابی ئەو هەموو پیاوەی دوو ژن و سێ ژنیان هەیە خۆ هەموویان ژنە هەوەڵەکەیان خراپ نەبووە کەچی ژنی دیکەشیان هێناوە بایز ئەم خەیاڵە لە مێشکیدا جێگیر بوو بیری کردەوە ئافرەتێکی وا بدۆزێتەوە لەگەڵ ژنەکەشی بسازێ و بە کاری ماڵەکەشی بێ دوای چەند ڕۆژ بیرکردنەوە ئاخری بڕیاری دا لە حاجی ڕەحیمی پرسی، ئەو شەوە تەگبیرێکی باشو بۆ من کرد. تۆ، خۆ خۆت خەڵکی گەڕەکی، داخۆ ئافرەتێکی باش ناناسی؟ حاجی وتی، چۆن ناناسم، زێبای کچی حاجی کەریمی خۆمان، تەواوی ئەم شارە بپشکنی ئافرەتی وا نادۆزیەوە. حاجی کەریم بنەماڵە و پیاوماقوڵی گەڕەکە، پیاوێکی سەر بە دەرەوەیە، لە هەموو سابڵاغدا ناسراوە، پیاوێکی دەوڵەمەندە و چاوی لە ماڵی تۆ نییە، خزم و تایەفەدارە، تۆش پیاوێکی تەنیا باڵی، زۆر پێویستە پیاوێکی وات لە پشت بێ. دنیا هەزار تەنگانەی هەیە، کچەکەشی قەیرە کچە، منداڵ و قرتی نییە، زۆر باش بە کاری ماڵ دێ. بایز حاجی ڕەحیم و دوو سێ پیاوماقوڵی دیکەی گەڕەکی ناردە ماڵی حاجی کەریم و زێبای خواست مارەی کرد و زەماوەندی بۆ گێڕا و گواستیەوە. زێبا چ زێبا وا دیار بوو لەبەر ناحەزی مابۆوە و کەس نەیویستبوو. بۆ کاروباریش وەکوو گای تەممەڵ ئاگرت لەسەر پشتی بکردایەتەوە نەدەجووڵا. خەزاڵ لە لایەک لەبەر دڵی بایز، لە لایەکیش لەبەر ئەوە زێبا تازە بووکە سەرە ڕای کوێرەوەری خۆی خزمەتی ئەویشی ئەکرد. زێبا لە جیاتی ئەوەی بکەوێتە کارو هەڵسووڕان تا دەهات زیاتر بە فیزو دەعیە دەبوو، وەکو کارەکەر دەیڕوانییە خەزاڵ. ئەگەر بایز کارێکی پێ دەسپارد سێودووی نەدەکردو دەیگوت خۆ من کارەکەر نیم، بەژنە کرمانجەکەت بڵێت. وردە وردە چەنە بە چەنەی بایزیش دەوێستا. بڕۆ کرمانج، لادێیی گەوج، تۆ عەقڵت لە کوێ بوو؟ بایز لە ترسی حاجی کەریم و خزم و تایەفەکەی نەیدەوێرا هیچ بە زێبا بڵێ. بەڵام خەزاڵ جاڕز و هەراسان بوو. ئیتر گەلێ جار چێشتی لێ نەدەنا و نانی نەدەکرد. هەموو شەو و ڕۆژێک شەڕ و هەرا و چەقەچەق بوو. شەوێکیان هەر لە ئێوارەوە تا نیوەشەو شەڕەجوێن و چەقە و هەرای زێبا بوو لەگەڵ خەزاڵ و بایز، ئاخرەکەی بایز لێفەیەکی هەڵگرت و چووە مزگەوت بخەوێ، تا سبەینێ فریای دووکان و کار و کاسبیەکەی بکەوێ. کە چووە ژوورەوەی مزگەوتەکە، سەرێک لە ژێر بەرماڵەوە قوت بۆوە. حاجی ڕەحیم بوو. بایز بە پەشێوی سڵاوێکی کرد. حاجی ڕەحیم وتی، عەلەیکە سەلام، وەرە براکەم، وەرە زۆر بەخێر بێی. بایز بە کزێکەوە وەڵامی داوە، حاجی. حاجی وتی، چییە، چ باسە، بۆچی وا پەشێوی؟ بایز وتی، ڕەببی ماڵت وێران بێ، کوڕ و کچ و بەکۆی زووخاڵ بێ، وەکوو منت تووشی ئەم مێینەتە کرد. حاجی دەستی کرد بە گاڵتە کردن و وتی، دەی دەی ئەو توڕەیەی ناوێ، وەرە برا لە وەرە ئا لەوێ بۆ خۆت بخەوە. تایەفێ حاجی کەریم هەر وان، نەختێ تونە تونە تەبیاتن. خوشکی حاجیش لەگەڵ من و ژنە گەورەکەم هەر وایە. خوا هەڵدەگرێ هەر من بە تەنیا لە مزگەوت بخەوم؟ بایز لە داخانا وەڵامی حاجی نەدایەوە. چوو لەو لاوە ڕاکشا. بەڵام بە هیچ جۆرێ خەوی لێ نەکەوت. بیری لە حاڵی خۆی دەکردەوە کە چۆن بە دەستی خۆی ماڵ و حاڵی لە خۆی تێک داوە. وتی، من لە کێچاوا ئەگەر بە ڕۆژ دەچوومە بێگار، هیچ نەبێ بە شەو دەحەسامەوە. ئێستا کاسبییەکەم لێ بۆتە بێگار، حەسانەوەی شەویشم لە کیس چووە. ئاشنا و دۆستەکانم لێ تەکیونەتەوە. خەزاڵیش ئەوەندە چەوساوەتەوە بە حاڵ گیانی لەبەر داماوە. من لە دەست ئاغا ڕام کرد کەچی لێرە بە دەستی خۆم ئاغام هێناوەتە سەر خۆم. حاجی ئاگای لێ بوو بایز هەر ئەمدیو و ئەودیو دەکات و خەوی لێ ناکەوێ. وتی برالە خۆت ئەوەندە سەخڵەت مەکە، ئێستا بخەوە بەیانی بە وردی تێم بگەیەنە چیت لێ قەوماوە، تەگبیرێکی باشی بۆ دەکەم. بایز بە دەم بۆڵە بۆڵەوە وتی، وەکو تەگبیرەکەی پێش وت، ئەگەر ئەمشەو ڕۆژم لێ دەبێتەوە ئیتر نە دیداری حاجی نە خەوی مزگەوت.